ئەوەی لەم سورەتەدایە ئایەتی کیتاب و قورئانێکی ئاشکرا و دیاریە. ربما یود الذین کفروا لو کانوا مسلمین. لە ڕۆژی قیامەتدا زۆر جار کافرەکان ئاوا دەخوازن ئەڵێن کاشکی موسڵمان بوایین. وما اهلکنا من قریة الا ولها کتاب معلوم. ئێمە هیچ ئاوەدانییەکمان وێران نەکردووە ئیلا وادەیەکی دیاریکراو هەیە بۆ وێرانکردنی و کات و چۆنیەتی ئەو وێرانکردنە لە لەوح المحفوظدا نووسراوە. ئێمە فریشتە نازڵ ناکەین ئیلا بە جۆرێک کە حیکمەتمان بیەوێ نەک بە ئارەزووی ئەوان، ئەو کاتەیش کە نازڵی بکەین کافرەکان هیچ مۆڵەت نادرێن. ئینا نەحن نەزەلنا الذیکر و ئینا لەه لەحافیظون. ئێمە خۆمان قورئانمان نازڵ کردووە و هەر ئێمەش ئەیپارێزین لەوەی بفەوتێ یا دەستکاری بکرێ و زیاد و کەمی تێدا بکرێ. بەوانەیشتان کە دواتر لە دایک ئەبن و دواتر ئەمرن، یا ئێمە بە ئەحواڵی ئەوانەی لە پێش ئێوە بوون و ئەوانەی لە پاش ئێوە دێن ئەزانین. وَإِنَّ رَبَّکَ هُوَ یَحْشُرُهُمْ إِنَّهُ حَکِیمٌ عَلِیم. بەڕاستی خودای تۆ هەموویان لە ڕۆژی قیامەتدا کۆ ئەکاتەوە. ئیبلیس نەبێ کە نەیویست لەگەڵ کڕنوش بەرەکاندا بێ و سوجدە بۆ ئادەم بەرێ. قال یا ابلیس ما لک الا تکون مع الساجدین. خودا فەرمووی ئیبلیس ئەوە چیتە بۆ لەگەڵ سوجدە بەرەکان نەبوویت؟ کەواتە خودایە تا ئەو ڕۆژەی ئینسان و جنی زیندووە کرێنەوە بم هێڵەرەوە و مەمکوژە. قال فانک من المنظرین. خودا فەرمووی، باشە لە ئێستەوە تۆ لەوانەی ئەهێڵرێنەوە و نامرێنرێن. وەحیمان بۆ کرد کە ئەو قەومە تاوانبارە لە بەرەبەیاندا بنەبڕ ئەکرێن و کەسیان لێ نامێنێ. وجاء اهل المدینە یستبشرون. ئەهلی شارەکەی قەومی لوط کە لە هاتنی میوانەکانی لوط ئاگەدار بوون هاتن بە یەکدا و لە خۆشی هاتنی ئەو مەئموورانە مژدەیان بە یەک ئەدا. تەماعیان تێکردبوون و ئەیانویست ئەو کارە بەدەی کردبوویان بە عادەت لەگەڵ میوانی نێرینەیان ئەکرد لەگەڵ ئەوانیشی بکەن. قال ان هؤلاء ضیفی فلا تفضحون. لوط پێی وتن، ئەمانە میوانمن، ئابڕووم مەبەن. عوسمانی کوڕی عەفان ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە دەگێڕێتەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ کە فەرموویەتی، باشترین کەستان ئەو کەسەیە کە خۆی فێری قورئان دەبێ و خەڵکی تریش فێری قورئان دەکات. خولاسەی تەفسیری نامی. خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی. خوێندنەوەی فەزائیل و شکۆی سوڕەتەکان، مامۆستا بەکر حەمە سدیق. خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.